شەهرەزاد و تێگێڕنەوەی پاشای بەداد ڕوو خۆش و دڵشاد لە زەمانی زوو سەردەمانی ڕۆیشتوو لە شاری بەغدادا ڕاوچێک هەبووە ناوی خەلیفە بووە چەورەی ناو بازار بوو لە ژیانیدا ژنی نەهێنا بوو ڕەبەن بوو ڕۆژێکیان تۆڕی لول کرد و بەسەر شانی دادا بەرەو دەریا کەوتەڕێ کە گەیشتە سەر ئاوەکە جارێک و دوان وسیان تۆڕی فرێدایە ناو ئاو بەڵام بێسوود بوو بە ژمارە دەجار تۆڕی هەڵدا بەڵام هیچی نەگرت ئیدی کە بینی تەنیا ماسیەکیشی بۆ نەگیرا سەری سوڕما پەست بوو ئەمجا بەخۆی داچۆوتی لا حولە ولا قوتە ئللا بلا علی العظیم ڕۆزی من بەدەست خوایە ئەو خوایی تاک و تەنایە ڕۆزی هەر کەسێکی دا کەس ناتوانێ بەری لێ بگرێ ڕۆزی هەر کەسێکی نەدا کەسی تر ناتوانێ ڕۆزی بدا ئەم جام شعرەی وت خوا بەڵایەکی بۆ ناردی ئەتۆش لە سنگی خۆتدا جێی بۆ بکە خۆش خۆی بەخشندەیە بۆ بەندەکانی لە دوای ناخۆشی هەردێ ڕۆژی خۆش ئەمجا یەک سعات لی دانیشت و ئەمە بیری لە خۆی کردەوە دواتروتی بە تاکی و خۆشی ژیان ڕازی بووی بە تواناداری یەزدان ڕازی بووی ڕۆژێ دێ خەمت بڕەوێتەوە و ئەنجامیش تووشی سەرفرازی بووی ئەمجا تۆڕەکەی هەڵگرتەوەوتی ئەم جارش پشت بەخوا ئەبەستم ئەم تۆڕە هەڵەدەم تۆڕەی فرێدا و ئارامی گرت لەسەری دوای ساعتێک کە پەتی تۆڕەکەی ڕاکێشایە قرس بوو لەسەر خۆ کەوتە ڕاکێشانی کە خستێ کەنار دەریا و کردیەوە مەمونێکی شەل و کوێری تیا بوو ئەم جا لە بەرخۆیە وتی لا حولەوە لا قوتە ئللا بلا علی العظیم ئنا لله وئنا ئیلەیه ڕاجعون ئەمە چ بەختێکی ڕەشم هەیە بەم ڕۆژە پیرۆزە من چیم بەسەر هاات ئەم جاوتی ئەمانە قەدەری خوان ئەبێ ڕووبدەن مەیمونەی بە پەتێک بەستە و ڕایکێشا بە دوای خۆیدا تا گەیاندیە بن دارێک لە سەر کەناری دەریا و پەتەکەی پێوە بەستەوە ماسی گر قامچێکی پێبوو بەرزی کردەوە لە مەیمونەکە ویستی لێی بدا خوا ئەو مەیمونەی هێنا زمانوتی خەلیفە دەستت دابگرە و لە من مەدە با بەسراوە بم بگەڕێوە سەر دەریا و تۆڕەکەت فڕێبدە و پشت بەخوا بەستە خوا ڕۆزیت ئەدا خەلیفەی ماسیگر کامەی بیست چووە کەنار دەریا و تۆڕەکەی فرێدا و پەتی بۆ شل کرد و چاوەڕێی کرد کە پەتەکەی ڕاکێشایەوە ئەم جارە لە جاری پێشوو قرستر بوو خەریکی بوو تا هێنایە کەنار دریا کە سەرنجی ناو تۆڕەکەیدا مەمونێکی ئیفلیجی تیا بوو کە ناوقەدی بە قوماشێکی سوور بەسترا بوو چاوی ڕێژرا بوو خەلیفەی ماسیگر بە لاقرتێ وتی سوپاس بخوا کە ماسیەکانی ئەم دەریایی کردو بە مەمونی شەل و کوێر و ئیفلیج ئەم جاچۆ وێزەی مەمونە شەلە لا کوێرەکە و قەمچەکەی لێ ڕاوەشاندوتی من بۆ خۆم لەسەر ساجی عەلیم و پول و عانەم نییە وا بە شەل و لار کوێرێکی وەکو تۆ توش بووم ئێستا بە قسەی تۆم کرد ئەوە تا ئەم مەمونە ئیفلیجەم توش بووە هەر ئێستا داخی دڵی خۆمت پێ ڕێژم. بەڵام مەیمونە بەسراوەکە هاواری کرد مەکە خەلیفە ئامان ئاخر ئەو مەیمونە ئیفلیجە ڕۆزی خۆتت پێنیشانەدا بڕۆ لی بپرسە چی بکەم گەڕایە و کەنار دەریا بۆ لای مەمونە ئیفلیجەکە و پرسیاری لێکرد مەمونی ژووتی ماسی گرگوێ بگرە ئەگەر لە ڕاوێژی من دەرنەچیدەوە پش بەخوا دەوڵەمەند دەکەم خەلیفە وتی دەبڵێ و جێبەجێی بکەم بە قوربان مەمون وتی بڕۆ سەر دەریاوەم جارش تۆڕی خۆت فڕێ بدە دەریاوە دیسان خەلیفە چووە سەر دەریا و تۆڕی فرێدا و سعاتێک چاوەڕێ کرد ئەمجا تۆڕەکەی ڕاکێشایەوە کە سەیری ناوی کرد مەمونێکی سووری تایە ناو قەدی بە قوماشێکی شین بەستووە چاوەکانیشی بەکل ڕشتووە کە خەلیفە مەی بینی وتی پەنا بخوا ئەمڕۆ ڕۆژێکی پیرۆزە هەر لە بەیانی تاکو ئێوارە ئەمڕۆ ڕۆژی مەمونانە و یەک ماسی چییە لە دەریادا نەماوە ئێمەش لە ماڵە بۆ ڕاوماسی نەهاتوین بۆ ڕاوە مەمون هاتوین ئەمجا بە مەمونی سێمی وت نەگبەت ئەی تۆ چیت مەمونونەکە هاتە قسەوتی ئەرێ خەلیفە نامناسیتەوە خەلیفە ژووتی نەخێر مەمونونەکەوتی من مەمونی ئەبوو سەعاداتی جوولەکەم خەلیفە وتی باشە چکارەی مەیمونەکە وتی بەیانیان هەڵیەسێنم پێنج دینار پەیداکات ئێوارانیش پێنج دیناری بۆ پەیداکەم ئەم جا خەلیفەی ماسیگر ڕووی کردە مەمونی یەکەم وتی سیر بکە مەمونە نەکبەتەکە بزانە مەمونی خەڵکی چەند باشە تۆیش بەشە لە شەل هەڵمەسێنی بەو ڕووە چوومەتەوە بۆیە هەمیشە من هەژارم دیسان قامچەکەی هەڵگرت و بە هەوادا هەڵی خولان ویستی پێیدا بکێشێ مەیمونونەکەی ئەبوو سەعادات پێیوت خەلیفە وازی لێ بهێنە و وەرە بۆ لای خۆم تاکو و خۆم پێت بڵێم چی بکەی خەلیفە قامچەکەی فرێدا و چووە لای وتی ئەتەوێت چیم پێ بڵێی ئەی گەورەی هەموو مەمونونەکان ئەیژوتی جارێکی دی تۆڕەکەت فڕێ بدە دەریاوە با ئێمەش لەلای تۆ بین دوای تۆڕەکەت هەرچیەکی تیا بوو بیهێنەوە بۆ لام خۆم دوایی مژدەی خۆشت ئەدەمێ شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە خەلیفە وتی بەسەرچاو چۆن ئەڵێیت واکەم هەستا تۆڕی دا بە شانی دا و بەرەو دەریا بووەوە بەدەم ڕێوەوتی کە دڵم تەنگ بوو پەنام بەخوایە چارەی کێشەکان بۆ ئەو سانایە چاوێک لێک بنێ و بڵندیوەکە بەوەندە کێشەی هەمووان کۆتایە خۆت بەدەست خواوە بدە و بێخەم بە ئاسوودە هەر کەس بگا بەو سایە کەلە شیعرەکە بۆ تۆڕەکەی فرێدایەوە نێو دەریا سعاتێک چاوەڕوانی کرد ئەم جا پەتەکەی ڕاکێشایەوە کە هێنایە کەنار دەریا ماسیەکی گەورەی تیابینی کە سەری زۆر گەورە بوو کلکیشی درێژ بوو چاوەکانی گەورە بوون ماسی گر ئەمەی بینی زۆر دڵی پێی خۆش بوو چونکە لە ژیانی دا ماسی لەو شێوەی نەگرت بوو ماسیەکەی هەڵگرت و بردی بۆ لای مەمونی ئەبوو سەعاداتی جوولەکە هەروەکو ئەوەی هەموو دنیای گرتبێ مەیمونەکە لێی پرسی ئەتەوێ چی بکەی لەو ماسیە خەلیفە وتی یەکەم جار بیر لە لەناوبردنی مەمونونەکە مەکەمەوە تۆ خەمە شوێنی ئەو مەمونە حەزت لە کام خواردن بێ بۆت ئامادەکەم مەمونونەکە وتی مادام تۆ منت هەڵبژارد و حەزم لە چی بێ دەرخواردم ئەدەیت ئێستا منیش پێدەڵم چی بکەی لەو ماسیە تاکو سوودی لێ ببینی تێبگە چیت پێ ئەڵێم وا بکە قاچی منیش پەت تێبخە و بەو دارە و بمبەستەوە ئەمجا جێم بهێڵە و بچۆ ناوەڕاستی شۆستەکە لەوێەوە فڕێ بدە ناو ڕووباری دیجلەوە تۆزێ چاوەڕێ بکە و ئەمجا ڕای بکێشەوە ئەبینی تۆڕەکەت ماسێکی گرتووە لە ژیان تاشتی لەو شێوەت نەبینیوە ماسیەکەم بۆ بێنە دوایی پێت ئەڵێم چی بکەی هەر خێرا خەلیفە تۆڕەکەی برد و فرەیدای ڕووباری دیجلە و ماسیەکی گرت کە لە ژیانی داشتی لەو جۆرەی نەدی بوو دای بەشانی دا و چووە بۆ لای مەمونونەکە ئەم جا مەمونونەکە بە خەلیفەی وت بڕۆ هەندێ قەرسیلی سەوزم لە نێو ئەو جیادا بۆ بێنە ئەم جاکە هێنایی بۆ ماسیەکەی ڕاخست و نیوەکەی تریدایەوە بەسەر ماسیەکەدا ئیتر ئێمە بە بەستراوەی جێبێڵە ئەمجا ئەم ماسێ بەوە ناو شاری بەغدا هەرکەس قسەی لەگەڵ کردی وەڵامی مەدەوە تا ئەگەیتە گوزەری زەڕەنگەرەکان لە دەمی بازارەکەدا ئەوە دووکانی ئەبوو سەعاداتی جوولەکەیە کە گەورەی زێڕنگەرانە لەسەر سەکۆیەک دانیشتووە و پشتیەک لە پشتیەوەیە دوو سندوق لە بەردەمیدایە یەکێکیان زێڕیتایە ئەو سندوقەی تر زیو کۆیلە و نۆکەری لە دەورە. ڕێک بڕۆ ژوورەوە و ئەم ماسیەی بخە بەردەم، لێت ئەپرسێ ئەم ماسیەت پیشانی کەسی دی داوە؟ بڵێ نە بخوا. لێت وەرەگرێ و یەک دینارت ئەداتێ. بیدەوە ئەمجا بۆ دەکا بە دوو دینار، بیدەوە. هەرچیەکی پێ دای بیگێڕەوە بۆی. تەنانەت ئەگەر بە کێشانەی ماسیەکە زێڕیشی پێ دایت هەر وەری مەگرە. ئەمجا لێت ئەپرسێ چی دەوێ؟ تۆیش بڵێ بەو خویە تەنیا بە دوو وشە پێتەفرۆشم گەروتی ئەو دووشەیە چین پێی بڵێ هەستە سەرپیان و بڵێ ئەی خەڵکی بازارەکە ئاگادار بن کە من مەمونونەکەی خۆم گۆڕیوەتەوە بە مەمونی خەلیفە سوێندەکەتم بە سوێندەکەی خۆم گۆڕیوەتەوە واتە قەسەمەکانیشم گۆڕیوە شەهرزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو ئەم ڕێنماییەی من وەربگرە و جێبەجێی بکە. کە خەلیفەی ماسیگر ئەمەی بیزوتی پەسەندە و بەجێیە، ئەی شای مەیموونان، بەڵام ئەو مەیموونە شووم و نەگریسە بەخێر نەیەتەوە، خۆیشم نازانم چی لێ بکەم. شای مەیموونان وتی منیش و ئەویش پشتگوێ بخە. خەلیفە وتی بەڵێ باشە. ئەمجا مەیموونەی کردەوە و بەرەڵای کرد و ئەویش خۆی کردەوە بە دەریادا، ئەمجا خەلیفە چوو پەرسیلێکی جوانی بۆ ڕنی و چۆن پێی وترابوو ئاوا ماسیەکەی خستە ناو دای بە کۆڵی دا و کەوتەڕێ لە ڕێگا ئەم گۆرانی وت ویستی خۆت بدا بەدەست خواوە کام چاکەکارێ پەشیمان ماوە هاوڕێ خراپ تاوانبارەکرێ زمان پاک سەری سەلامەت ماوە ئەم جا ڕۆشت و هەر ڕۆیشت تاک و گەشتە شاری بەغدا لە شار ئەیان ناسی بۆیە ئەیان پرسی خەلیفە کۆڵەت چییە؟ ئەویش ئاوڕی لە کەزنە دایە و نەوەستا تاکو و گەشتە گوزەری زێڕنگەران لەوێوە سەیری کرد نۆکەرانی دەوری جولەکەیان داوە لە سەرسەکۆیەک دانیشتوە و ئەڵێی پاشایە کە لە پاشاکانی خۆراسان یەکسەر خەلیفە ناسیەوە خۆی کرد بە دووکانەکەی دا و چووە بەردەمی جولەکەکە سەری بڵند کردەوە ناسیە وتی بەخێر بیت خەلیفە چی دەوێت چێ شەڕی لەگەڵ کردویت تاکو لەگەڵت بێم و سکاڵات بگەێنمەوالی خەلیفەوتی بە گیانی تۆ هیچ نەبووە ئەی لە جولەکە هەرە چاکەکان ئەم بەیانە چوومە ڕاو و لە بەختی تۆ تۆڕم لە دیجلە خست ئەم ماسیە کەمیۆنەیەم گرت ئەم جا جیاکەی یەکاڵا کردەوە ماسەکەی خستە بەردەمی جولەکە ئەویش زۆر بەدڵی بوتی بە حەقی تەورات بە دەوشەکە دوێنێ شەو خەونم بینی لەو خەوەدا وەکو لە بەردەم مریەمی پاکیزەدا بم وابوو پێی وتم، ئەی ئەبو سەعادات دیاریەکی جوانم بۆ ناردووی، ڕەنگە ئەو دیاریە ئەم ماسیە بێ، ئەمجا سەیرێکی خەلیفەی کردو پرسی، تو دینت کەسی تر ئەم ماسیەی نەدیوە؟ خەلیفە وتی، نەبەخوا بە حەقی ئەبو بەکری سدیق، ئەی جولەکەی چاک لە خۆت زیاتر کەس نەیدیوە. ئەمجا بانگی نۆکەرێکی کرد وتی، ئەم ماسیە بەو بۆ ماڵ و بە سەعادە بڵێ با پاکی کات و بیبرژێنێت تا ئێوارە دێمەوە. ئامادەی بکە خەلی فەژوتی بڕۆ کوڕە بی بە با سووری بکەنەوە نۆکەرە کەوتی بە چاوان هەڵی گرت و گەیان دێماڵەوە جولەکە کە دینارێکی دەرهێنا و دای بە خەلیفەوتی ئەم دینارە بۆ ماڵ و مناڵەکەت خەرج بکە دینارەکەی هەندێک هەڵجێڕ و وەرجێڕ کرد و ئامۆژگاری مەمونونەکەی بیرکەوتەوە دایەوە بە جولەکە کەوتی ئەوە دینارەکەت تۆ خەڵکی بە گاڵتەجاری خۆ دەزانی ماسیەکەم بدەوە جولەکەکە پێی وابوو گەمەی لەگەڵەکە کردی بە دوو دینار و دایە دەستی ئەم جارە خەریفە پێیوت براکەم ماسیەکەم بدەوە ئەم جا جولەکە دەستی برد بۆی کرد بە پێنج دیناروتی هێندەش بە تەماع مەبە پێنج دیناری وەرگرت و هەر سەیری زێڕەکەیە کرد لەبەر خۆیوتی هارونە ڕەشیدیش هێندەی منی پارە نییە. لەو سەری بازاڕەکە ئامۆژگاری شای مەیمونانی بیرکەوتەوە و بە پەلە گەڕایەوە پێنج دینارەکەی خستەوە بەردەمی جولەکەکە ئەویش پرسی ئەمە چیە خەلیفە؟ ئەتەوێت دینارەکان ورد بکەیتەوە؟ خەلیفە وتی نە پێنج دینارەکەی تۆم ئەوێت و نە درهەمەکانت ماسیەکەم بدەوە. جولەکەکە شیڕاندی بەسەریدا وتی ماسیەکت بۆ هێناوم دینارێک ناهێنێ من پێنج دینارم پێت داوە هێشتا ناڕازیت؟ بڵێ بە چەنەی فرۆشی شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەویه چوار. شەهرەزاد وتی پاشا گیان شای شاهان شا شەهرەیان دڵشاد و بەختیار خەلیفا خۆی تووڕە کردوەتی نایدەم نە بە زێر نەبەزی و ئەیفرۆشم بە دوو شەی تۆ کە پێم بڵیت کە جولەکەکە گوێی لەو دوو وشەیە بوو دەستی خۆی گەست و زۆر تووڕە بوو پرسی ئەی ئیسلامی ڕێگر ئەتەوێ لەبەر خاتری ماسیەکەت لە دینی خۆم وەرگەڕێم و ببمە ئیسلام لاینی باو باپیرانم هەڵگەڕێمەوە ئەمجا بانگی نۆکەرانی کردوتی ئادەی ئەم هێڕە بکوتن ئەمجا زۆریان لە خەلیفەدا بورایەوە جولەکە پێی وتن لێی مەدەن، کە خەلیفە بە ئاگا هاتەوە هەستایەوە سەر پێ، هەر وەکوو ئەوەی نە بای دیبێ نە باران. جولەکە وتی، پێم بڵێ چی دەوێ لە حەقی ئەو ماسییەدا تاکوو بتدەمێ. خەلیفە وتی، جولەکە خەمی منت نەبێ بە هێندەی دە کەرم بکوتن هیچم لێ نایە. جولەکە زۆر پێی پێکەنی وتی، بڵێ چی دەوێ؟ بە مەزەبم ئەت دەمێ. خەلیفە وتی، تەنیا دوو وشەی تۆم ئەوێ، ئەگەر نا هەموو سامانەکەتم بدەیتێ نامەوێت. جولەکە وتی، ئەترسم داوام لێ بکەی کە مسلمان ببم. خەلیفە وتی، بەو خوایە گەر مسلمان ببی نە سوود بە ئاینی ئیسلام ئەگەیەنیت و نە زیان ئەدەی لە ئاینی جولەکەکان. گەر لەسەر کوفر بمێنیتەوە دیسان زیان بە مسلمانان ناگەێنیت لە هەمان کاتدا، سوود بە جولەکانیش ناگەنیت ئەوەشی کە من لە تۆمەوێ لە حەقی ئەو ماسیە داوەیە هەڵسیتە سەر پیان و بە دەنگی بڵند بڵێ ئەی خەڵکی بازارەکە ئاگادار بن کە مەمونونەکەم گۆڕیوەتەوە بە مەمونی خەلیفەی ماسیگر بەختم بە بەختی و شانسم بە شانسی ئەو جولەکە وتی، ئەگەر داواکاریەکەت هەر ئەمە بێ ئاسانە. هەر خێرا هەستا و خەلیفە چی وت هەمووی وتەوە. ئەمجا ڕووی کردە خەلیفە وتی، چی ترت دەوێ؟ ماسی گر وتی، نەخێر هیچم نەماوە. جولەکە کەوتی کەوا بوو خوا حافیزت بێ. خەلیفەش دووکانی جێهێشت و تۆڕەکەی دایە و بە شانیدا و بەرەو ڕووباری دیجلە چووەوە. کە گەیشت تۆڕی ماسیەکەی فرێدایە ڕووبارەکەوە دوای هەندێک پەتەکەی ڕاکێشایەوە سەرنجی دا زۆر سەنگین و قرس بوو زۆر بەناڕەحەت هێنایە کەنار ڕووبار کە سەیری کرد پڕە لە هەموو جۆرەکانی ماسی ژنێک بەقیر تەبقێکەوە پەیدا بوو دینارێکی دایە خەلیفە و ماسیەکی برد نۆکەرێک لەو لاوە هاات ئەویش دینارێکی دا و ماسیەکی برد کە سەیری کرد بایی دە دیناری ماسی فرۆشتووە تاکو و دەڕۆژ ئەمە کاری بوو پارەکە گەیشتە سەد دینار ماڵی خەلیفە لە کۆڵانێکی سەرڕێی بازرگاناندا بوو شەوێک لە شەوان خەلیفە لی ڕاکشا بوو تاکو بنوێ کەوتە بیرکردنەوە لە دڵی خۆی داوتی ئەم سەد دیناری من پارێکی زۆر زۆرە ڕەنگە خەلیفە هارو نەڕەشید بێت بۆ قەرزکردنی ئەم سەد دیناری من کەمێک بێدەنگ بوو ئەم جا بەخۆی وت باشە خەلیفەی کڵۆڵ ئەی ئەگەر یەکێک بەڕێکی فرێدا مزگەوتێکەوە و ئەم هەواڵەی بە هاروونە ڕەشید گەیاند چی؟ خۆ بەو خوایە هاروونە ڕەشید ئەنێرێ بە شوێنمدا داوای پارەکەم ئەکا منیش ئەبێ نکۆڵی لێ بکەم و بڵێم نیمە. خەلیفە هاروونە ڕەشید لێم تووڕە بێ ئەمداتە دەست پاسەوانانی زیندان و فەرمانەدا بە قامچی ئەشکەنجەم بدەن. ماسیگر لێرە دا سڵەمیەوە ئەمجا لە خۆی پرسی باشە خەلیفەی ماسیگری نەگبەت تۆ بەرگەی قامچی پاسەوانانی زیندانەگری دەستی خستە ژێر چەناگەی و زۆر ڕامە ئەم جا ڕاستڵەکی وتی جا باشە بۆچی خۆم ڕانەهێنم بۆ ئەو قامچیانە با کە بردیانم بۆ ئەشکەنجەدان بەرگە بگرم دان بە خۆدا بگرم و شوێنی سەد دینارەکان بۆ نەدرکێنم ئەی چی؟ هەستا و هەندێک بە ژوورەکەدا گەڕا، قامچییەکی دۆزی و هێنای و لەسەر جێگەکەی خۆی ڕووتەوە بوو، سەرینەکەشی بەرگەکەی چەرم بوو، ئەمجا قامچییەکی لە سەرینەکەی بەردەمی ئەدا و قامچییەکی ئەدا بە پشتە ڕووتەکەی خۆیدا. خێرا ئەیشیڕان بەم شێوەیە کەوتە لەخۆدان. درەنگانێکی شەو دەر و دراوسێ کە هەموویان بازرگان و دەوڵەمەند بوون لە گەڕەکدا کۆبوونەوە و گەیشتنە ئەوەی وتیان، هەبێ و نەبێ دەست چۆتە سەر خەلیفەی هەژار و نەدار ئەو هاوار و ناڵێ خەلیفێ و دزان ئەشکەنجەی ئەدەن بۆیە چوونە بەر دەواازەی ماڵەکەی لێیاندا بەڵام کەس نەها بیکاتەوە وا هەر ناڵە و هاواریش ئەبیسرێ ناچار بەسەر دیوارەکەدا چوونە ژوورەوە کە سەرنجەدەن خەلیفە بەڕووتی دانیشتووە و خۆی بەرقامچی داوە ئەسنە ژوور و لێ پرسن خەلیفەژەڵێ سوپاستانەکەم خەمی منتان بووە ئەوی ڕاستی بێ سەد دینارم هەیە لە دڵی خۆم داوتم ئەگەر خەلیفە هارو نەڕەشید بەم پارە زۆرە بزانێ پاسەوانان یەکاتە سرم لێم بسەنێت منیش نکۆڵ یەکەم خەلیفەش گاڵی پاسەوانانی زیندانەدا بەرقامچیم بدەن ئێستاژەوە تا ڕاهێنانەکەم لەسەر ئازاری قامچی لێدان تاکو کە خەلیفە گرتمی و ئەشکەنجان بە قامچی دام ڕابێم لەسەری و زوو شوێنی پارەکەیان پێنەڵێم بازرگانەکان دایانە قاقای پێکەنین بازرگانان وتیان خوا لە ناوی دەمت بدا بۆ ئەم کردەوەێت ئێمە تووشی دڵە ڕاوکێ کرد خەلیفە کۆڵێت تەریق بۆ و وازی لە خۆڕاهێنانەکە هێنا و لی نووست دیسان سەد دینارەکەی بە بیر هات، بە خۆی وت، گەر لە ماڵ جێی بهێڵم ئەترسم دزان بیبەن، گەر لە کەمەری خۆم بیبەستم ئەترسم یەکێک چاودێریم بکات و لە سوچێکدا تا کەوتم بمکوژێت و پارەکەم بەرێ، بەڵام من پیلانێک دانێم کە زۆر بە سوود بێ. هەستا و لە دیوی ناوەوەی یەخەکەی گیرفانێکی بۆ دووری هەر سەد دینارەکەی تێکرد ئەمجا دووریەوە، ئەمجا کەوتە ڕێ بەرەو ڕووباری دیجلە، تۆڕەکەی فڕێدایە ئاوەکەوە کە دوایی ڕایکێشایەو هیچی تیانەبوو، ئەمجا چووە ئەولاتر و تۆڕیشی لە ئاو نا، دواتر پەتەکەی ڕاکێشایەوە، دیسان تۆڕەکەی ماسی تێدا نەبوو، ئیتر کەوتە شوێن گواستنەوە بێسوود بوو. هێندە لە شارەوە دوور کەوتبووە کە بە نیوەڕۆژێک ئەگەیشتەوە بەغدا. ئەمجا زۆر تووڕە بوو، هێندە بە توندی تۆڕەکەی فڕێدایە ڕووبارەکەوە، پریاسکە پارەکەی کە لە یەخەی تون کردبوو دەرپەڕی و سەد دینارەکەی کەوتە ئاوەکە و ئاو بردی ئەویش شتی فرێدا و خۆی ڕوتکردەوە و خۆی فرێدای ئاوەکەوە نزیکەی سەد جار هاتۆتە دەرەوە لە ئاوەکە و خۆی کردوتەوە بە ئاوەکەدا ئیدی هێزی لەبەر بڕا بەڵام پریاسکەکەی هەر بۆ نەدۆزرایەوە ئەمجا قش هەڵواوی وەکو شێری لێ هاتبوو ئەدوت دێوەکانی حەزرەتی سلەیمانە و لە بەندیخانە بەربووە دەمێک بە پێش دا ڕایەکرد دەمێک بە دوا دا تۆ ڕوو دارەکەی دا بە شانی داو ڕۆیشت لەو لایشەوە هارونە ڕەشید هاوڕێکی زەڕنگەری هەبوو ناوی ئیبن قەڕناز بوو بازرگان و زەڕنگەران و ڕەمەکی خەڵکەکە ئەیان زانی ئەو پیاوە زەڕنگەری خەلیفە هارونە ڕەشیدە لەبەرەوە نەختینە زێڕ و زیوەگران بەهاکان نافرشان تاک و پیشانی ئیبن قەڕناز نەدرانایە تەنانەت نۆکەران و کەنیزەکانیش ڕۆژێکیان کە ئیبن قەرناس لە دوکانەکەیدا دانیشتبوو گەورە دەڵاڵ هات بۆ لای کەنیزەکێکی پێبوو کە هێندە جوان تاکو ئەو دەمە ناسک و نازدار و قەد و باڵای جوانی وا نەبینرابوو لە هەمووی گرنگتر ئەوە بوو کە لە هەموو هونەر و ئەدەبێکی ئەزانی مۆسیقاژەن و ئاوازدانەر بوو ئیبن قەرناس لە خاوەنەکەی کڕی بە پێنج هەزار دینار بای هەزار دینار جل و بەرگی نایابی بۆ کڕی و بردی بۆ میری موسوڵمانان، خەلیفەش لە هونەرەکاندا تاقی کردەوە سەرنجی دا، بەڵێ شارەزایە بە هەموو هونەر و ئەدەب و پیشەکان، کەنیزەکە ناوی خۆراکی دڵان بوو. خەلیفە هارون الرشید دە هەزار دیناری ئامادە کرد و کە ئیبن قەرناس هات لە حەقی کەنیزەکەدا پێی دا. خەلیفە خووی گرت بە خۆراکی دڵانەوە، زوبەیدەی ژنی کە ئامۆزای خۆیشی بوو پشتگوێ خست. یەک مانگی ڕەبق لە لای خۆراکی دڵان مایەوە و ڕۆژانی هەینی نەبێ ئەچوە مزگەوت بۆ نوێش ئیدی لای خۆراکی دڵانی چۆڵ ناکرد پیاوانی دەوڵەت ئەمەیان بەهەن وەرگرت بۆیە سکاڵیان بردە لای ئەبوو و جەحفەری بەرمەکی گەورە وەزیر ئەویش چاوەڕێ کرد تاکو و ڕۆژی هەینی لەگەڵیدا چوە نوێژی هەینی کە کەوتنە گفتوگۆ ئەبوو جەحفەر کەوتە جێڕانەوەی چیرۆکی عشق تاکو و شتێک هەڵێنجێ لە خەلیفە هارونە ڕەشید وتی بەو خوایە جەعفەر بەدەست خۆم نییە خۆیشم نازانم چی بکەم جەعفەر وتی پاشان بیرت نەچێ خۆراکی دڵانیش وەکو کەنیزەکانی دیهی خۆتە شتێکت بیرەخەمەوە لە پاشایاندا کە شانازی پێوەکەن ئەویش ڕاوشکارە کەمایی یاری و چێژوەرگرتنی ژیانی شاهانە